شەوی حەوت سەد و پانزە. شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار مەزنی بەختیار عەلی زئبەقی میسری بەر گەژنانەکەی داکەند وتی شومان گیان جلوبەرگی سەرکارم بۆ پەیدا بکە ئەویش چوو بۆی هێنا ئەمجا ئەو جلوبەرگەی پۆشی و قاپێک و پێنج درهەمی هەڵگرت و چوو بۆ لای زەریقی ماسی فرۆش و پێیوت وەستا چیت پێویستە کە درهەمەکانی لە قولی مستی دابینی پێیواب و سوالکەرە ویستی پارچە ماسیەکی برژاوی بۆ بخاتە تاوەکەوە ئاگرەکەی کوژایەوە دانەویۆ ئاگرەکە دابگیرسێنێتەوە عەلی خێرا دەستی برد بۆ تورەکەکە زەنگۆڵەکان لەرینەوە زەنگیان لێدا و هەڵەفەکان بەریەکەوتن زەری غوتی هەر زانیم عەلی پیلانی تۆیە ئەم جاریان خۆت لە من کردۆ بە سەرکار هەردەستت برد بۆ پارەکە زانیم عەلیت یەک گۆی قڕقشمی تێگر سەری کرد و دای لە بن میچەکە و کەوتە ناو تاوەکەوە تاوەکەیش بەڕۆنی گەرم و پارچە ماسیەکەی ناویەوە دای بە شانی قازیدا چونکە قازی نەگبەت لەو کاتەدا بە بەردەمی دوکانی زەریقدا ئەڕۆیشت ڕۆن بە گەرمی بەشانی داهاتە خوارەوە تاگەشتە سەر ئەژنۆی قازی هاواری کرد ئەوە چ بڵحێکی ناقۆڵا ئەمەی بە من کرد خەڵکەکە لی کۆبوونە وتیان قوربان ئەوە مناڵێکی شوم بەرگی گرتە ئەو دوکانی ماسی فرۆشە و بەردەکە دای بە تاوەکەدا و ئاواشانی تۆی ڕۆناوی کرد باش بوو خوا ڕەحمی کرد خراپتر ڕووی نەدا ئەمجا چوونە دوکانی ماسی فرۆشەوە سەیریان کرد گۆیە قڕقشمەکە چەورە و کەوتووە ئەمەش پەنی ماسی فرۆشە ئەمجا پیانوت وا چاکتر ئەم تورەکێدا بگری ئەوی ژووتی پشت بەخوادایەگرم علی زیبقی میسریش گەڕایەوە دیوانی پاسەوانان و لیان پرسی ئەی تورەکەکە ئەیش بەسەرهاتەکەی بۆ جێرانەوە ئەوانی ژوتیان بەڕاستی دووسێیەکی وریاییەکە دۆڕان، دوای ماوەیەک دیسان سەرێکی تر بۆی دەرچوو، جل و بەرگی داکەند و بەرگی بازرگانی پۆشی، چووە بازاڕ، کابرایەکی بینی تورەکێک ماری پێ بوو، کە ماری گەورە و کوبرای تیا بوو، لێی چووە پێش وتی، خاڵەی مارەوان، حەزەکەم ئەم مارانە پیشانی ماڵ و مناڵەکانم بدەیت، چەندیش پارە ئەفەرمووی بە چاوان. هێنایەوە بۆ دیوەخان و بەنجی دا بە لووتی دا کە بورایەوە جلەکانی داکەند و کردیە بەری خۆی و ئەوەی خۆشی کردە بەر کابرای مارەوان ئەمجا بە تورەکە مارەکە و ڕۆیشت تا گەشتە بەردەم دوکانی زەریقی ماسی فرۆش تورەکەی لەسەر مێزی بەردەمی دادانا و کەوتە دووزە لە لێدان زەریقی ماسی فرۆش سیرێکی کردوتی خوا بداتێ عەلی هەر سەری تورەکەکەی کردە و لەبەر دەمی دا قڵپی کردەوە. زەریقی هەژاریش بۆ خۆی لە مارە ترسا، کە مارەکان بڵاوەیان کرد کەوتە ڕاکردن بە ناو دووکانەکاندا. عەلیش دەستی برد بۆ تورەکەکە و زەنگۆڵەکان کەوتنە لێدان و هەڵەفەکان بەریەکەوتن. زەریق هاواری کرد ئەمەیشت لەگەڵ کردم و ئەم پیلانەشت بە سەردا تێپەڕاندم. ئەمجا پەلاماری گۆیە قوڕقوشمینەیەکی دا و تێی گرت بەڵام ژیری کرد. سەرکارێک بە بەر دەرگادا لەو کاتەدا ئەڕۆشت و پۆلیسێک بە دوایەوە گۆیەکە دای بە پشتی سەرکاردا و بەدەم داخستی کە چوونە سەریوان زانی ئێستا نمردووە پار مردووە جا خەڵکەکە ئاویان پرژان بەدەم و چاویدا بە ئاگا هاتەوە خەڵکی گوزەرەکە چوونە دووکانەکەەوە بۆ زەریق پۆلیسەکە لە خەڵکەکەی پرسی ئەمە چی بۆ ڕوویدا وتیان براکەم بەسەر ئەم دوکانەدا بەردێک هاتە خوارەوە و بەر ئەم پیاوە کەودەم جا گۆیە قڕقشمینەکەیان هەڵگرت و بردیان بۆ زەری قوتیان کاکە زۆرمان پێوتی ئەم تورەکەی لابدە ئێستاش پیاوی چاک بەم تورەک هەیە بەڵایە و لای بدە و کۆتایی بەم کێشانە بێنە ئەیژوتی خوایار بێ ئەم شەولایە بم بەو شێوەیە هەر عەلی پیلانێکی پێگیڕا و پێ ڕابوارد حەوت جار پیلانی پێگیڕا بەڵام تورەکە پارەکەی نەئەبرد ئیدی هەرزوو جلوبەرگەکەی کابرای مارەوانی لەبەر کردەوە و جلەکانی خۆشی لەبەر خۆی کرد ئەمجا بە دەرمانی دژە بەنج بە ئاگای هێنایە و پارێکی باشیشی پێدا عەلی چوە بەردەم دووکانی زەریق گوێی لێبوو لەبەر خۆی ئەیوت تێناگەم ئەو کوڕ ئەیتوانی لە هەر جارێکدا بیویستایە ئەم تورەکە دینارە زێڕەیە برد بۆیە وا چاکە ئەم تورەکە پارەێ بەمەوە بۆ خۆم دەنا هەر ئەیبا بۆ خۆی هەستا و دەستی بر تورەکەکەی کردە و خستە بن دەستی و بەرەو ماڵ بووە و علی زیبەقی میسریش بەدوایەوە تاکو گەشتەوە نزیک ماڵی خۆیان زەریق سەیری کرد ماڵە دراوسەکان شای و ئاهەنگە جێڕێ ئەم جاپی هەڵگرت و لە دڵی خۆی داوتی باکەمێ پەلە بکە منیش خۆم بگۆڕم و بچمە ئەم ئاهەنگە علی بەدوایەوە بوو زەریق کاتی خۆی کچێکی ڕەشتاڵی مارە کردبوو کوڕێکی لی هەبوو ناوی نابوو عەبدوڵا زەریق بڕیاری دابوو ئەگەر ئەو تورەکە پارەی لێ نەبرێتەوە بەو گرەوەی دوکان ئەوە کە عەبدوڵا گەورە بوو بۆیە دا بە ژن خۆی کرد بە ماڵدا و بەڕوویەکی تاڵەوە ژنەکەی لی پرسی ئەوە چیتە وا ڕوت گرش کردووە زەریق وتی مڵۆزمێکم لێ پەیدا بووە ئەوە پێنجار پیلانی پێگیڕاوم ئەم تورەکەم لە چنگ دەربهێنێ بەڵام نەیتوانیوە ژنەکەی وتی کەوابوو بیدە بە دەزمنەوە با بۆ شایی کوڕەکەمانی هەڵبگرم زەریقیش دا دەستی علی زیبەقی میسریش لە سوچێکی ماڵەکەدا خۆی داگرتەوە ئەوان ئەبینێ بەڵام ئەوان ئەم نابینن ئەم جازەریق بەرگەکانی داکەند و جلو بەرگی نوێی لەبەر کرد بە ژنەکەی وت دایکی عبدوڵا پارێزگاری ئەو تورەکەی بکەوا منیژەچم بۆ ئەو شایە ژنە ژووتی جارێ سەعاتێک بن و با ماندوێکت بڕەوێتەوە زەریق لێی نووست ئەمجا عەلی زێبەقی میسری لەسەر نووکی پەنجەکانی چووە ژوورەوە و بێدەنگ تورەکەکەی هەڵگرت و چووە دەرەوە لەوێشەوە بۆ شاییەکە بۆ تەماشاکردن زەریق لە خەویدا باڵندەیەکی مەزن هات و داهاتەوە پڕی بە تورەکەکەدا کرد و دای لە شەقەی باڵ و ڕۆیشت ئەمیش لە ترسدا بە ئاگا هاتەوە و بە ژنەکەی وت هەستە بزانە تورەکەکەمان ماوە ژنەکە چوو قیژاندی و دەستی کرد بە لە خۆدان و خۆڕنینە و هاواری کرد ئای لەم بەختە ڕەشم بەو خویە مڵۆزمەکەی باست کرد بردی و ڕۆیشت زەری قیماسی فرۆش لە دڵی خۆی داوتی بەو خویە هەبێ و نەبێ هەر عەلی برزووە هەلی هونستنەکەی قۆستۆتەوە بردوێتی ژنەکەی قیژاندی بەسەری داوتی بەو خویە بەو خویە تاکو ئێوارە تورەکەکە نەهێنیتەوە دەرگات لێ ناکەمەوە ئەبێت لە کۆڵان بنوێی زەریق بە دڵی غەمگینەوە چوو بۆ ماڵە شاییەکە لە دڵی خۆی داوتی هەبێ و نەبێ عەلی برزو لێی داوە و خۆی کردووەتەوە بە دیوەخانی سەرای ئەحمەد دەنەفدا بۆیە بە پەلە خۆی گەیاندە ئەوێ سەرنجی دا نیوەڕۆخەوە کەن هێندەی زانی عەلی برزو لە دەرگایدا زەریق چوو دەرگا بکاتەوە پرسیەوە کێیە ئەیژوتی عەلی میسری زەریقیش لەم دیو دەرگاکەوە پرسی تورەکەکە تێنایەوە، عەلی برزویش وای زانی ئەحمەد شومانە دەرگای لێ کاتەوە بۆیە وتی ئا ئا بێ بەڵا بیهێناومە بیکەرەوە ئەمیش وتی نایکەمەوە تا پیشانم نەدەی چونکە لەگەڵ سەرکردەکەت گرەوم کردوە عەلی زیئبەقی میسریش وتی سوچێکی دەرگاکە بکەوە ئەوەتا زەریق دەرگاکەی نیوە کردنەوەی کردەوە و تورەکەکەی لێ وەرگرت و یەکسەر بەرەو ماڵە شاییەکە عەلی زیئبەقی میسریش کە زەریق پێێ وت عەلی برزوو وا حەپەسابوو لە شوێنی خۆی چەقی کە بە ئاگا هاتەوە زۆر بە توندی لە دەرگاکەیدا هەمویان لە خەو ڕاپەڕین جێگری فەرماندە لی کردەوە پرسی تورەکە پارەکە تێنا ئەیژوتی سعبەت هەر نەبڕایەوە ئێستا نەمدا دەستت ئەی تۆ نەبوویت وتت گرەوم کردووە و سوێندم خواردووە تا تورەکەکە نەبینم دەرگات لێ ناکەمەوە ئەیش وتی بەو خوایە من نەبووم و ئاگام لێ نییە ڕەنگە زەریق بووبێ ئەمجا عەلی زیئبەقی میسری وتی هەر ئەبێ ئەو تورەکێ بهێنم لێی دا و چووە دەرەوە خۆی کردەوە بە ماڵە شاییەکەدا گوێی لێ بوو لە ناو غەڵبە غەڵبەکەدا ئەیانوت باوکی عەبدوڵڵا نەخشە بێ لە کوڕەکەی تۆیش ئەمجا بەرەو ماڵی زەریق ڕۆیشت کە گەیشت لە پشتبانەکەیانەوە چۆ سەربانەمجا بە پێشەکەدا هاتە خوارەوە بەوردی گەڕا سەرنجی داژنەکەی زەریق نووسوە و مناڵەکەی لە بافڵی دایە ئەویش کڵۆیەک بەنجی دەرهێنا و دای بەلوتی ژنەدا بورایەوە ئەمجا بردە ژوورەکەی پشتەوە و جلەکانی بەریدا کەند و جلی تری بۆ دۆزیە و لەبەری کرد خۆیشی جلی ژنەکەی زەریقی لەبەر کرد مناڵەکەی خستە بافڵی و لەگەڵی دانوست کە شایی کۆتا بوو زەری گەڕایەوە ماڵ و لە دەواازەی حوشەیدا علی برزو و دەنگی خۆی وەکو دەنگی ژنە ڕەشتاڵەکەی لێکرد و پرسی کێە ئەیژوتی باوکی عبدوڵە عەلی وتی سوێندم خواردووە تا تورەکەم نەدەیتێ دەرگات لێ ناکەمەوە ئەوی ژوتی هێناومە ژنەکە ئەمی ژوتی بێنە بم دەرێ پێشەوەی دەرگات لێ بکەمەوە زەرێ وتی بڕۆ سەبەتە و پەتێک بێنە بەسەر دیوارەکەدا هەڵیە دەم ئەم دی و تورەکەکە ئەکەمە ناوی و بە دیوارەکەدا بۆت شۆڕەکەمەوە علی زیبقی میسری بە قسەی کرد و ئەویش تورەکەکەی تێکردم جا علی تورەکەی برد و مناڵەکەی بەنج کرد و خۆی گۆڕیەوە و بە پەیژەکەدا سەرکەوت لە پشت بانەکەەوە بۆی دەرچوو پڕ زەمیلەیەک کولیچەی ماڵەکەی هێنابوو بە پەلا خۆی گەیاندەوە مەرکەزی پۆلیسەکە و تورەکەکەی فرێدا ناویان وتی فەرموو ئەمجا کولیچەی بۆ دانان و دەستیان کرد بە دەستخۆشی لێکردنی و کولیچە خواردن وتی شمانجان ئەمەش مناڵی زەریقە ئاگات لێی بێ ئەویش وتی بەزمی تریشی پێکەین ئادەی یەکێک بچێ بەرخێک بکرێت و ئەوە پارە هەموو دەستیان کرد بە پێکەنین پۆلیسێکیان نرد بەرخێکی سربڕاوی هێنا شومان نردی بۆیان کفن کرد هەروەکو مردوو لەو لایشەوە زەریق لە بەردەرگا هەر چاوەڕێە ئەمجا بە توندی لە دەرگایدا ئەژنەکەی بە ئاگا هاتەوە بەڕاکردن چوە بەر دەواازە و پرسی تورەکەکە تێنایەوە زەرێ گوتی ئەی بە سەبەتەکەدا و بە پەتەکە و بەسەر دیوارەکەدا بۆم شۆڕ نەکردیتەوە ژنەکەی وتی بەو خویە پیاوەکە نەتورەکەم دیوە و نەبەت شۆڕ کردومەتەوە و نەهیچ زەریقی ماسی فرۆشوتی دەکەوا بوو بەو خویە علی برزو فریایی ئەم تەڕنەش کەوتووە و ئەم پیلانەشی بەسەر مندا تێپەڕیوە ئەم جا بە ژوورەکاندا گەڕا سێری کرد کولیچەکان نەماوە عبدوڵایشیان دیار نییە ئەم جا هاواری کرد ئەی هاوار بۆ کوڕەکەمان ژنەش سنگی خۆی کوتا وتی هەر ئێستا بێ سکاڵامان بگەێنینە لای وەزیر بڵین ئەو عەلی برزووە پیلانی کوشتنی مناڵەکەمانی گێڕاوە هەمووی بەهۆی تۆیە پیاوەکە زەریق وتی مناڵ لە من بناسە بێخەم بە ئەم جا خۆی گۆڕی و ڕووی کردە سەرای ئەحمد دەنەف لە دەرگایدا جێگری فەرماندە لی کردەوە ئەویش چوە ناو سەرکردەکانەوە پرسیان چی دەوێت ئەوژوتی ئێوە علی برزم ئاراستەکەن پێی بڵێن تەنیا مناڵەکەم ئەوێتەوە و تورەکەکە بۆ خۆی شومان وتی خوا عەلی بگرێ باشە بۆچی نەیوت ئەو مناڵە مناڵی تۆیە زەریق زۆر ترسا و پرسی بۆچی مناڵەکەچی بەسەر هاتووە شومان وتی شەربەتمان دەرخواردە هێندەی خواردەوە تەقی و مرد ئەوەش لاشەکەیەتی زەریق بەدەم گریانەوە هاواری کرد ئێستا من چی بەدایکی بڵێم شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو زەریق وتی زەینەب سوێندی خواردوە شوو ناکا بە هیچ کەسێک ئەو کەسە نەبێ کە کراسی مانگی کچی عزرەی جوولەکە و تاجی چنرا و ملە گۆی زێڕین نەهێنێ بۆم علی زی بەقی میسری وتی ئەگەر هەر ئەم شەو ئەو کراسی خات و قەمەری کچی عزرەم نەهێنا زەینە بمەدەنێ ئەحمد دەنف پێیوت هەر پیلانێکی بۆ دابنی خۆتیاچی ئەویش پرسی بۆچی هەرخۆمتیاچم ئەحمەد دەنەڤوتی چونکە ساحر و فێڵبازە ئەو ساحرە جنۆکە بەکاردێنێ لە دەرەوەی مەملەکەت کۆشکی هەیە کە خشتێکی زێڕە و خشتێکی زیو هەر کاتێکە چێتە ناو کۆشکەکەەوە ئەو کۆشکە ئەبینرێ کە خۆشی لە کۆشک چوە دەرەوە کۆشکەکە ونەبێت و نابینرێ ئەم ساحرە کچێکیە ناوی مانگە کراسێکی بۆ هێناوە بە ئاوی زێڕ نووسراوە هەر زوو زوو ئەو کراسە خاتە سەر سینیەکی زێڕین و بانگەکە ئەی لاوانی جربەزە گورج و گۆڵەکانی میسری شەقاوەکانی عراق هەر کەسێگە و کراسە ببە ئەوە بۆ خۆی هەرچی لاوی زیرەک شۆڕە سوار بوو تەقەلای دابوو بەڵام سەرکەوتوو نەبوون ئەویش هەرکە ئەدۆڕان بە سیحر ئەیکردن بە کەر و مەیمون عەلی وتی ئەبێت هەر ئەو کراسە ببەمەوە توری تۆکمە تەرازوێکی لە بەردەمدا بوو لە زێڕ دروستکرا بوو هێسترێکی لە نزیک دوکانەکەەوە بەستبووەوە زێڕ و زیوەکانی کردە ناو دوو تورەکەوە خستیە سەرپشتی هێسترەکە و سوار بوو ڕۆشت تا چوە دەرەوەی شار علیزی بەقی میسریش هەر بە دوایەتی بێ ئەوەی سوارەکە پێی بزانێ ئەمجا ئەو پیاوە دەستی برد لە تورەکەکان چەند مزدگڵی دەرهێنا و بەسەریدای خوێندن و بە دەوروبەری خۆی دائەیوەشان. عەلی برزو هێندەی زانی ئەو ناوە بۆ کۆشکێکی زۆر نایەب و جوان، ئەمجا جولەکەکە بە سواری هێسترەکەوە بە پلیکانەکاندا سەرکەوت، دواتر هێسترەکە بوو بە دێو، جولەکە دابەزی و دوو تورەکە گڵەکەی داگرت، هێسترەکە هەندێ ڕۆیشت ون بوو. جولەکە لە کۆشکدا لێی دانیشت و عەلی چاودێریە کرد ئەمجا دارێکی زێڕینی هێنا بە زریزەیەکی زێڕین سینێکی زێڕینی پێدا هەڵواسی عەلیش لە پشت دەرگاکەەوە سیرەکە جولەکە بانگ کرد ئەی جربەجەکانی میسر لاوانی عێراق گورج و گۆڵانی عجم هەر کەسێ جلوبەرگی ناو ئەم سینێ ببە ئەوە هەموو ئەم شتومەکانە بۆ خۆی و پیرۆزی بێ دواتر عەزیمەیەکی خوێن سفرەیەک بە خواردنەوە هاتە بەردەستی ئەویش تێری خوارد ئەم جا سفرە لابرا جارێکی دی عەزیمەی خوێندەوە مەی و پیاڵە لە بەردەمی دادانرا دەستی کردە خواردنەوە علی زیبقی میسری سەرێکی بادا و بەخۆی وت پەلەمەکە علی کە سەرخۆش بوو باسانی ئەو جلوبەرگەی لە چنگ دەردێنم کە سەرخۆش بوو عەلی لە پشتەوە بۆی چوو دارە زێڕینەکەی لە چنگ دەرهێنا جولەکەکە لای کردەوە و عزیمەی بەسەر دەستی دا خوێندووتی بە شمشێرەکەوە بیوەستێنە دەست و شمشێرەکەی وەستا دەستەکەی تری بەرز کردەوە بۆ جولەکە ئەویشی بە ئاسمانەوە شکرد قاچی ڕاستی بەرز کردەوە ئەویشی وەستان وشکی کرد ئیدی بوو بە پەیکەرێک لەسەر یەک قاج وەستا بوو شتەکانی لە دەسەندەوە و تەلسمێکی دی بەسەردا خوێن عەلی زیئبەقی میسری وەکو جارانی لێ هاتەوە ئەمجا لە خۆی هەر نەپرسی و ڕمڵێکی لێدا بۆی دەرکەوت ناوی عەلی زیئبەقی میسریە ئەمجا لی پرسی تۆچیت چکارەیت ئەی ژوتی من عەلی میسریم کوڕی ئەحمد دەنەفم چوومە خوازبێنی زەینەبی کچی دەلیلەی دەستبڕ ئەوانیش کراسەکەی کچی تویان لێکردمە مەرج و مارەی جاگەر ئەتەوێ سەلامەت بی ئەوە کراسی کچەکەتم بدەرێ جوولەکەوتی بژمریت چاوت پێ ناکەوێ زۆر کەس پیلانیان جێرا تاکو ئەو کراسە ببن جا ئەم ئامۆژگاریم لێوەربگرە بێوەی ئەبی ئەوان ویستویانە ماندوت بکەن و تیابچی ڕمڵەکەم بۆ گرتیەوە سەیرم کرد ئەستێرت لە ڕووناکیدایە عەلی بە بڕوایەکی پتەوتی پێویستە و کراسە ببم ئەمجا تۆ بێوەی ئەبی جولەکە وتی جا تەنیا مەبەستت ئەو کراسەیە ئێژوتی بەڵێ ئەم جا جولەکە کوچەڵێک ئاوی هێنا و بەسەری داخوێنوتی لە پێستی ئادەمی زادی خۆت بچۆ دەرە و بە بەکەر ئاوەکەی پیاپرژان خێرا بوو بەکەرێکی پێ بەناڵی گوێچکە درێژ دەستی کرد بە زەڕین هەر بەو سیحرە بازنەیەکی لە هەوادا بە دەوری داکێشا ئیدی کەرەکە جوڵەشی بۆ نەکرا جولەکەش شەو تاکو درەنگ خواردیەوە و کە بەدمەز بوو بە علیوت باکەمی هێسترەکەم بحەوێتەوە ئیدی سواری پشتی تۆ بم ئەم جا جل و بەرگ و کراسەکە و زنجیر و سینەکەی کردە بۆ خچەیەکەوە سیحرێکی کرد تورەکێک هاتە سەر پشتی کەرەکە و بخچەکەی تێکرد و سواری پشتی علی بوو دەستی کرد بە هەچە هەچەکردن لە کۆشک چووە دەرەوە، کۆشکەکە ون بوو. گەڕایەوە بۆ دوکان و بوخچەی جل و بەرگ و زێڕ و زیوەکەی لە شوێنێکی دوکانەکەدا بە بەرچاوی عەلیەوە دانا. عەلیش لەبەر دوکانەکەدا وەکو کەر بەسترابۆوە بەڵام ژیری و چاو و گوێی لە دەست نەدابوو. کوڕی بازرگانێکی دراوسێی کە کاری هەر ئاوکێشان بوو، بازنەکانی ژنەکەی هێنا و چوە دوکانەکەی جوولەکەوە کوڕە بازرگانوتی ئەم بازنانم لێ بکرە چونکە بەنیازم کەرێک بکڕم جولەکەوتی هەموو شتێکی پێبارەکەی کابراوتی قوربان ئاوی لە دەریاوە پێکێشم و لێرە ئەیفرۆشم ئیدی ڕێکەوتن و جوولەکە کەرەکەی بەردووکانی پێفرۆشت کە عەلی بوو کڕیار سواری پشتی بوو بەرەو ماڵ بووەوە علی لە ژێر خاوەنەکەیدا لە دڵی خۆی داوتی جا بەو خویە هەر یەکەم بار کە بیخاتە سەر پشتمان کوژێ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شارەزاد وتی سرت نێشێنم پاشای بەختیار کابرا کەرەکەی لە حەوشەکەی دابستەوە و چوە بازار ژنەکەشی دوای کەمێک کاتە حەوشەکە و لە کەرەکە نزیک بۆ ویستی سەیری بکات و بزانێ پیاوەکەی چۆن کەرێکی کڕیوە عەلی کەر قەپاڵێکی گرت لە ژنەکە و ئەویش زیڕاندی و هاواری کرد دەرو دراوسێ لێی کۆبوونە و ژنان لە دەم کەرەکە کردەوە ئێوارە کە مێردی ژنەکە گەڕایەوە بە سەرهاتەکەی بۆ جێڕایەوە ئەم جاژنەکە سوێندی لە کابرا خوارد کە ئەبێت ئەم کەرە بباتەوە بۆ خاوەنەکەی و پارەکە وەربگرێتەوە ئەگینا یەک دقیقە لەم ماڵەدا نامێنمەوە کە پرسی بۆچی ژنە وتی، ئەمە شەیتانە و لە شێوەی کەردایە، ئاخر خەریک بوو بمخوا، ئەویش سواری بوو بردیەوە بۆ جولەکە و پێیوت، بە کەڵکی من نایە، دوێنێ خەریک بوو ژنەکەم بخوا. جولەکەش پارەی دایەوە و کەرەکەی لێ وەرگرتەوە. کابرا ڕۆیشت. ئەمجا جولەکە بە کەرەکەی وت، نەگبەت، ئەو تەڕنەیشت دا، مەرج بێ ئەمجارە بتگۆڕم بە شتێک گەورە و بچووک بێن سەیرت. ئەمجا سواری کەرەکە بوو، خورجەکەی خستە بەردەمی ڕۆیشت تاکوو چوونە دەرەوەی شار. دەستی برد لە خورجەکە مشتێک لمی دەرهێنا بەسەری دا عەزیمەی خوێند و لمەکەی پرژان بە سەردەشتەکەدا کۆشکەکە دەرکەوت جولەکە خۆی کرد بە کۆشکدا و دوو خورجەکەی برد و ئەمجا لی دانیشت و قامیشە زێڕینی هێنا و زریزە زێڕینی پیا هەڵواسی و سینە زێڕینەی هێنا و بەرگەکەی تێکرد ئەمجا هەڵی واسی وەکو ڕۆژانی پێشوبانگ کرد لاوانی وڵاتان لە کوێن کێ ئەتوانێ ئەم بەرگە ببا وەکو جاری پێشوە عەزیمەی خوێن سفرە و خواردنی بۆ دانرا ئەم جا عەزیمەی تری خوێن مەی و پیاڵەی هاتە بەردەست و دەستی کردە خواردنەوە کوچەڵەکەی پڕ لە ئاو کرد و عەزیمەی بەسەردا خوێن هەڵی پرژان بە کەرەکەداوتی لەم شێوەی بگۆڕە بۆ شێوەی ڕەسەنی جارانت عەلیش بۆ بە ئادەمی زادەکەی جاران ئەم جا جولەکە پێی وت عەلی لە کەلی شەیتان وەرە خوارەوە کۆڵ بدە لە بەدەستهێنانی کراسەکە کۆڵ بدە لە گواستنەوەی زەینەب ئەگەر نا ئەوە ئەتگۆڕم بە ورچ یان مەمون یان جنۆکەیەکت بۆ ئەنێرم تاکو بدبات و فرێت بداتە ئەو دی و چێوی قافەوە عەلی ژووتی ئاخر ئازرە من پەیمانمدا کە ئەو کراسی کچەکەت ببم ئەگەر نا خۆتەکوژم جلە کە پێیوت ئای عەلی تۆ هەر وەکو گوێز وایت تا نەشکێنرێیت ناخوێیت. ئەمجا کوچەڵێک ئاوی هێنا و ئەزیمەیەکی بە سەردا خوێند و پرژاندی بەسەر عەلیدا وتی، بچۆ شێوەی ورچەوە. دەم و دەست بوو بە ورچ، ئەڵقەیەکی کردە ملی و دەم بەستی خستە دەمی و سنگێکی بۆ داکوتا و بەستیەوە جار و بار پاژماوەی خۆی ئەدایە بۆ ئەوەی لە برسا نەمرێ. کە ڕۆژ بۆ خۆر هەڵات جوولەکە بەسەر ورچەکەیدا خوێند و شتومەکە زێڕینەکەی خستەوە سینیە و پێچایەوە بەرەو دووکان کەوتە ڕێ. کە گەیشت ئەو سەبەتەی هەڵی واسی بوو بە ملی ورچەکەیدا لی کردەوە و زێڕ و زیوەکەی ناوی کردە شوێنی خۆی لە دوکانەکەدا ورچەش ژیری جارانی لە دەست نەدا بوو بە چاوانی ئەیبینی بەڵام نەیەتوانی قسە بکە دوای کەمێک بازرگانێک خۆی کرد بە دوکانی جولەکەکەدا و پرسی ئاخۆ ئەو ورچەم پێ فرۆشن بۆ ژنەکەممە پزیشکان بۆیان نووسیوە کە بێ گۆشت ورج بخوات و بە چەوری و ڕۆنەکەشی خۆی بهەنوێ جولەکەکە زۆر دڵخۆش بوو لە دڵی خۆی داوتی جالەوە باشترە بیکوژیت و لەم هەتیوە بزیەوە ڕزگار بین علی زی بەقی میسریش وا تەورچەر لە دڵی خۆی داوتی بەو خویە ئەم پیاوە ئەوێت سرم ببڕێ مەگەر خوا ڕزگارم بکە جولەکەوتی پارەشم نەدەیتێ هەر ئەبێ وەکو دیارەک پێشکەشت بێ بازرگانیش زنجیری ملی ورچەی گرت و بەرەو قەساب ڕۆیشت دواتر قەسابەکە وتی ئەو چێرد و بەردە ئەستێ و تەورە بێنە و شوێنم بکەوە با سەری ببڕم بۆت قەسابەکە ورچەی بەستەوە و دەستی کرد بە تیژکردنەوەی چێردەکەی ویستی سەری ببڕێ کە علی میسری بینی قەسابەکە بەرەو ڕووی هات خۆی هەڵدا بە هەوادا ئیدی بە هەوادا ڕۆیشت تاکو چووە کۆشکی جولەکە هۆیەکەیشی ئەو بوو کە جولەکە گەڕایە و کۆش کچەکەی لی پرسی کە ئاخۆ ئەوەی کردوێتی بە ورچ ئەلی میسریە یان پیلانگێڕێکی دییە ئەم جا بە جولەکەی باوکی وت هەر ئێستا بە جنۆکەیەکت بڵێ بابۆت بهێنێتەوە باوکی قەمەریش عزیمێکی خوێند و جنۆکەیەکی بان کردوتی و علی میسریم بۆ بێنە جنۆکەش لە کاتی بازدانەکەی لە ترسی قەسابەکە پەلاماری دا و فراندی هێنایە بەردەم جلەکەوتی علی میسریە قەسابێ خەریک بوو سەری ببرێ قاستمە و هێنام جلەکەکەش کوچەڵێ گاوی هێنا و عزیمێکی بەسەردا خوێند و پرژانی بەسەر ورچەکە داوتی بگەڕێ و دۆخی جارانت عەلی زیبەقی مسری بووە بە ئادەمیزاد قەمەری کچی جولەکە کە علی بینی زۆر قۆز و شۆخ و باڵا بەرز یەکسەر چووە دڵیەوە علیش کە قەمەری بینی دڵی بۆی لێدا و حەزی لێکرد قەمەر لی پرسی نەکبەت ئەم کراسەی منت بۆ چییە؟ وا ئەکەیت باوکم ئا بەو شێوانت بەسەر بێنێ علی زیبەقی میسری وتی پەیمانم داوە کە بیبم بۆ زەینەبی کچی دەلیلەی دەستبڕ و ڕۆژی گواستنەوەکەی بۆ من لەبەری بکە خات و قەمەروتی زۆر کەسی دی تەقەلایان داوە هەمویان بەزیون وەرە کوڕی چاک بە لە مێشکی خۆتی دەرکە عەلی زیئبەقی میسری وتی یشتی وا نابێ پێویستە و کراسە بەدەست بێنم ئەگەر نا باوکە دەکوژم جوولەکەکە ڕووی کردە قەمەری کچی وتی بڕوانە ئەم نەگبەتە چۆن خۆی بەکوشتەدا ئەم جا ڕووی کردە عەلی وتی ئێستا بە سحر ئەتکەم بە سەگ دیسان کوچەڵە ئاوەکەی هێنا و عزیمەیەکی بەسەردا خوێند و ئاوەکەی پرژان بەسەر عەلی داوتی ببە بە سەگ دەم و دەست بوو بە سەگ ئەمجا خۆی و کچەکەی تاک و نیوە شەوێکی درەنگ خواردیانەوە بەیانی سواری هێسترەکەی بووە و بخچەی سینی و زریزە و قامیشە زێڕینەکەی خستە بەردەمی و خوێندی بەسەر سەگەکەدا شوێنی کەوت و سەگەکانی دی بە عەلیەوە ڕن ئەم جا جوولەکە دای بەلای دوکانێکی کۆنەفرۆشدا دوکاندارەکە هاتە دەرەوە و سەگەکانی تری لە عەلی دوورخستەوە عەلی سەگیش هێندە خەفەتبار و ماندوو بوو لەبەر دوکانەکەی دانوست جولەکەیش بێ ئاگا بوو تاکو گەشتەوە بەردووکانی زێڕێنگەریەکەی خۆی ئەمجا ئەم لا سەگووە و لا سەگ بێسوود بوو جولەکە بۆی نەدۆزرایەوە ئێوارە کۆنەفرۆش دوکانی داخست و بەرەو ماڵەوە بۆ ئەلی سەگیش شوێنی کەوت دوکاندار چۆ ماڵەوە سەگەکە بە دوایدا کچی دوکاندار کە سەگەکەی بینی سەرپۆشەکەی دایەوە بەدەم و چاوی داوتی بابەجان ئەوە بۆچی پیاوی نەناز دێنیتە ژوورەوە باوکیشی وتی کچی خۆم ئەمە سەگە کچەکەی وتی بابە جان ئەمە سەگ نییە علی میسریە و جولەکە سحری لێ کردووە باوکی پرسی جا بۆچی ئەو جولەکە سحری لێ کردووە کچەکەی وتی بەهۆی کراسێکی قەمەری کچیەوە منەتوانم ئەم سحرە هەڵبوەشێنمەوە باوکی وتی گەر پێت باشە هەڵی بۆشێنەوە